پزیشکەکان، لاپەڕە هەشتا و حەوت. خوێنەر ئەمێستا لە پرسی یاساناسان تێگەیشتم هەموو ئەو کارە چاکانەی کە ئەوان دەیکەن لە کارگەلێکی ڕواڵەتی بەولاوە پتر نین دەتوانم وێنای هەموو ئەو زیانانەش بکەم کە دەکرێت لە پیشەی پارێزەری بەرهەم بێن بەڵام لە پاڵ پارێزەراندا تۆ هێرش دەکەیتە سەر پزیشکانیش. دەتوانم پرسیارت لێ بکەم و بڵێم بۆچی؟ گاندی، من ڕوانگەیەکم بۆ خستیتە ڕوو کە بڕوام پێیەتی و هیچ شتێکی مایەی سەرسوڕمانیشم لەو ڕوانگەیەوە نییە، چونکە نووسەرانی خۆرئاوا لە قسە و باسەکانیاندا دەربارەی یاساناسان و پزیشکەکان دەربڕین و وەسفگەلی توندتریان بەکارهێناوە. یەکێک لەو نووسەرانە توانیویەتی سەرلەبەری دەزگای مۆدێرن توێکاری بکات و بە درەختێکی چواندووە کە هەموو پیشەکان دەگرێتەوە و لە نێویشیاندا ماف و پزیشکی لقە مشەخۆرەکانی درەختەکەیان پێکهێناوە. ئایینی ڕاستەقینەش تەوەری ئەو درەختەیە. بەڵام نەگریسی بناغەی ئەم درەختە خۆرئاواییەیە. بەم جۆرە وەک دەبینیت ئەو شتانە کە من پێتی دەڵێم دیدی خۆم نیە بە تەنها بەڵکو ئەو ئاکامەیە کە زۆر کەس و لە دوای ئەزمون و تاقیکردنەوە دوور و درێژەکان پێی ڕاگەیشتوون. ئەو سەردەمە بەسەرچوو کە من لە ماوەیدا ڕێزێکی زۆرم لە پیشەی پزیشکی دەنا و ئاواتەخوازی ئەوە بووم پزیشک بوومایە و بمتوانیایە خزمەتی وڵاتەکەم بکەم. بەڵام ئەمێستا من پرس و بابەتەکان بەو جۆرە دەبینم و دەزانم بۆچی ڕێزی پزیشک لە نێوانماندا کەم بۆتەوە. هەرچی ئینگلیزەکانیشە لەو پیشەیە زۆر سوودمەند بوون، چونکە توانای ئەوەی پێ بەخشین دەست بەسەر وڵاتەکەماندا بگرن. هەمووشمان لەوە ئاگادارین هەندێک لە پزیشکە ئینگلیزەکان پیشەکەی خۆیان بۆ دەست خستنی هەندێک بڕشت و مافی سیاسی لە پادشا ئاسایەکان بەکار هێنا. پزیشکەکان ئێمەیان زۆر لە خشتە برد. پێم وابێت جادووگەران لە کارامەترین پزیشکەکان هەر بە پایە بەرزتر دەمێننەوە. ئەمێستا با بە وردی بچینە نێو باسەکەوە. کاری پزیشک گرنگیدانە بە لەشوولار و جەستەکان، یاخود ڕوونتر بڵێین ڕزگاریکردنیانە لەو نەخۆشیانەی کە ڕەنگە دووچاریان ببێت. بەڵام داخۆ ئەو نەخۆشیانە چۆن سەرهەڵدەدەن؟ هەڵبەت زادەی نەزانی یاخود کەمتەرخەمیی ئێمەن. من ئەگەر خواردنێکی زۆر بخۆم تووشی بەدهەرسی دەبم. ئیدی سەردانی پزیشک دەکەم و ئەویش دەرمانێکم پێ دەدات و ئیتر چاک دەبمەوە. پاشان تێهەڵدەچمەوە و دەست دەکەمەوە بە خواردنی حەب و دەرمان و لەسەر ئەم تەرزە بەردەوام دەبم. بەڵام ئەگەر من جاری یەکەم نەچوومایە بۆ لای پزیشک و. ئەگەر داودەرمانم نەخواردایە هەستم بە ئێش و ئازار و تاڵاوی ئەو نەخۆشیە دەکرد کە چڵێسیەکەم بەسەریدا هێنام و فێری ئەوە دەبووم کە جارێکی تر زۆر خۆری نەکەم. پزیشکەکە بە دەستێوەردان لە کاروباری من توانای ئەوەی پێ بەخشیم تەندروستیەکەی جارانم دەست بخەمەوە. لەشم هەست بە باشبوون دەکات بەڵام ویستم لاواز بووە. لەبەر ئەوە چەند ئالوودەی دەرمان خواردن بین ویستمان پتر سس دەبێت. گریمان من خوویەکی خراپم گرت و بەهۆیەوە نەخۆش کەوتم. پزیشک دێت و لە نەخۆشیەکەم چاکم دەکاتەوە. بەڵام ئەو شتەی کە من لە هەموو ئەمانەدا قازانجم کردووە و بردوومەتەوە درێژەدانمە بەو خووە خراپەم. چونکە ئەگەر پزیشکەکە دەستی وەرنەدایە ئەو دەمە سرووشتکاری خۆی دەکرد و دەمتوانی کۆنتڕۆڵی خۆم بکەم و لە خووە خراپەکەم ڕزگارم دەبوو بەختیار تر دەبووم. هەرچی نەخۆشخانەکانیشە شوێن و جێن بۆ بڵاوبوونەوەی گوناه. خەڵکی پەیتا پەیتا گرنگیدان بە جەستەی خۆیان فەرامۆش دەکەن و خراپە تەشەنە دەستێنێت. هەروا پزیشکە ئەوروپایەکانیش پایە نزمترین پزیشکن، چونکە لە پێناوی بایەخدان بە جەستەیەکی مرۆیی کە خاوەنەکەی پشتگوێی خستووە، ساڵانە پەنا دەبەنە بەر کوشتنی هەزاران زیندەوەر بە مەبەستی ئەنجامدانی تاقیکردنەوە لەسەریان. هیچ ئایینێک نییە ڕێ بەم چەشنە کارانە بدات و دەستخۆشی لێ بکات و هانی بدات. هەموو خەڵکیش دان دەنێن بەوەدا کە لە پێناو بایەخ و گرنگیدان بە جەستە و لەش و لارە نەخۆشەکان هیچ پێویست نییە سەدان گیان و ڕۆح بکێشرێن و لەنێو ببرێن. ئەو پزیشکانە هەستی ئایینی ئێمە بریندار دەکەن. زۆرینەی ئەو دەرمانانەی کە بەکاریان دەهێنین هەندێک چەوری ئاژەڵ یان پێکهاتەی ئیسپرتۆیان تێدایە. هەموو ئەو ماددانەش هەم لای هندۆس و هەم لای مسوڵمانەکان لە مادە قەدەغە و حەرام کراوەکانن. هەڵبەت ئێمە دەتوانین لێدوان بدەین و بڵێین ئێمە شارستانین و حەرامکراوە ئایینەکان خورافە و شتگەلی پڕوپوچن. بۆ ئەوەی زیاتر لەسەر خواست و ئارەزووەکانمان بەردەوام بین و درێژەیان پێ بدەین، هیچ گومانیش لەوەدا نییە پزیشکەکان دەربارەی ئەم درێژە پێدانە دەستگیرۆییمان دەکەن. بەهۆی ئەو پزیشکانەوە هەموو کۆنترۆڵێکمان بەسەر خۆماندا لەدەست داوە و شل و خاوتر بووینەتەوە. لەم بارودۆخەشدا چیتر کەڵکی خزمەتی نیشتیمانیمان نەماوە. درێژەدانیش بە خوێندنی پزیشکی ئەورووپایی مانای درێژەدانە بە کۆیلایەتی. ئەوەی شایەنی لێکۆڵینەوە و بەدواداچوونە، زانینی ئەو پاڵپێوەنەرانەیە کە ناچاری کردین پیشەی پزیشکی بۆ خۆمان بکەینە پیشە. هەڵبەت بۆ خزمەتکردنی مرۆڤایەتی نییە، چونکە ئێمە بۆ دەستخستنی خۆشگوزەرانی و سەروەت و سامان پیشەی پزیشکی بۆ خۆمان دەکەینە پیشە. من ویستم ئەوەت بۆ ڕۆشن بکەمەوە کە چۆن ئەم پیشەیە هێندەی زیان بە مرۆڤایەتی دەگەیەنێت خزمەتی مرۆڤایەتی ناکات. پزیشکەکان زانینەکانی خۆیان دەخەنە ڕوو لە بەرامبەر ئەوەشدا بڕە پارەی خەیاڵی وەردەگرن. کار و کردەوەکانی ئەوان کە لە ڕاستیدا تەنها شایستەی چەند دینارێکە، سەدان دینار و پتر لەسەرمان دەکەون. خەڵکیش بە هیوای ڕزگاربوون لە دەست ئازارەکانیان ئەو تەڵەکەیە قبوڵ دەکەن. وەک دەشزانین جادووگەران زۆر لەو پزیشکانە بەنرختر و پەسەندترن کە خۆیان بە فەریادڕەسی مرۆڤایەتی لە قەڵەم دەدەن.